سەری هەندێ نزم و شۆڕەکا و سەری هەندێکی تریش بەرزەکاتەوە ئەوانەی باوەڕیان بە خوا نەبووە و ئینکاری قیامەتیان کردووە پێی سەرشۆڕ و ئەوانەی باوەڕیان پێی هەبووە و لە خوا ترساون پێی سەربەرزن چونکە پاداشی باوەڕەکەیان وەرەگرن إذا رجت الأرض رجا ئێمەین ئەجەل و کاتی مەرگمان لە نێوانتانا بۆ هەر یەکێکتان دیاری کردووە و لەو کاتە دیاریکراوەدا ئەیمرێنین و کەس لێمان پێش ناکەوێ و لە دەستمان هەڵنایەت و ڕێمان لێ ناگرێ. علی ان نبدل ئەتانوت ئێمە زیان لێکەوتووین کە ئەو گشت رەنجەمان دا و هەمووی بە فیڕۆ چوو. بل نحن محرومون بەڵکو ئەتانوت ئێمە بێ بەش و نائومێد بووین لە بەرووبوومی ئەو گشتە کشتوکاڵە. ئەگەر بمانویستایە تاڵ و تفتمان ئەکرد بە جۆرێ ئاگر بەربداتە دەم و نەخورێتەوە، دەی بۆ سوپاسی خوا ناکەن کە وای لێ نەکردووە و بە شیرینی بۆی باراندوون. أفرأیتم النار التی تورون ئێمە ئەو ئاگرەمان کردووە بە مایەی بیرکردنەوە لە خوا، کە خوایەکە ئاگری لە دارێکی تەڕا دروست کردووە کە ئاگر و تەڕی یەک ناکەون و کردوویشمانە بە مایەی قازانج و سوود بۆ ئەو کەسانەی لە دەشت و چۆڵەوانی ئەژین تا ئاگری پێ بکەنەوە و دەوروبەری خۆیانی پێ ڕوون بکەنەوە یا بۆ ئەوانەی سکیان خاڵییە و برسییانە تا چێشتی پێ لێ بنێن و خۆیان تێر بکەن. کەواتە ناوی خوای مەزنت پاک و بێگەرد ڕاگرە و بڵێ، سبحان ربی العظیم.